ئەوانەی ژیانی دونیا پەسەند دەکەن بەسەر ژیانی پاشەڕۆژدا و ڕێگا لە خەڵک ئەگرن کە ئیمان بە خودا بێنن و ئەیانەوێ ڕێگای ئاینی ئیسلام لار بێ تا بتوانن ڕەخنەی لێ بگرن ئەوانە لە گومڕاهیەکی زۆر دوور لە حەق دان. وما ارسلنا من رسول الا بلسان قومه ليبين لهم یادی نیعمەتی خودا بکەن لەسەرتان کە لە فیرعەون و دەستەو بەستەی ئەوی ڕزگار کردن کە خراپترین ئازاریەدان و کوڕەکانی سەرەبڕین و ژنەکانی بە زیندوێتی ئەهێشتنەوە ئەم کارەساتەیش بەڵایەکی گەورە بوو خودا تووشی ئێوەی کردبوو. وَإِذْ ئەوان دەستیان ئەبر بۆ دەمیان و لەداخی قسەی پێغەمبەرەکان پەنجەی خۆیان ئەگەست و بە پێغەمبەرەکانیان ئەوت ئێمە باوەڕمان نیە بەوەی لەگەڵتان نێرراوە ئێمە گومانێکی وامان هەیە ئەمان خاتە دوودڵیەوە لەو شتەی بانگمان ئەکەن بۆی کە ئیمان هێنانە. قالت رسلهم افی اللە شک فاطر السماوات والارض فَأْتُونَا بِسُلْطَانٍ مُبِینٍ. جا پێغەمبەرەکانیان وتیان، ئایا گومان هەیە لە بوونی خودایەکدا کە ئافریدگاری ئاسمانەکان و زەویە و بانگتان ئەکا بۆ ئەوەی لە تاوانەکانتان خۆش ببێ و مۆڵەتیشتان بدا بۆ ئەوەی تا ماوەیەکی دیاریکراو بژین؟ کافرەکان بە پێغەمبەرەکانیان وت، ئێمە لە ڕاستیدا هەر ئادەمیزادێکی وەکو ئێوەین بەڵام خودای گەورە چاکە لەگەڵ کەسێ ئەکا کە خواستی لێ بێ لە بەندەکانی خۆی و پایەی پێغەمبەرایەتی ئەداتێ بۆ ئێمە ڕەوا نیە و ناتوانین بە ئیزنی خودا نەبێ موعجیزەیەک یا ئایەتێکی دیاری بهێنین بۆ ئێوە ئێمە چیمان دەسەکەوێ ئەگەر پشت بە خودا نەبەستین کە هیدایەتی داوین بۆ ڕێگای ڕاستی خۆمان کە ڕێگای فەرمانبەرداری خودایە؟ بێگومان ئێمە خۆمان لەبەر ئازاری ئێوەدا ئەگرین. دەی با ئەوانەی پشت بە خودا ئەبەستن لەسەر ئەو پشت بە خودا بەستنەیان بەردەوام بن. پاش ئەوانیش ئێوە لە جێگای ئەواندا لە ئەرز دا نیشتەجێ ئەکەین ئەم پایەیە بۆ ئەو کەسانەیە لە هەیبەتی من بترسن و لە هەڕەشەی من بسڵەمێنەوە. واستفتحوا وخاب كل جبار عنيد ئەوانەی ئیمانیان بە پەروەردگاری خۆیان نیە کردەوەیان وەک خۆڵەمێشێکە بایەک گورج هەمووی بەرێ و تەفروتونای بکات لە ڕۆژێکدا کە بایەکی تیژی بەهێزی تێدا هەڵکردبێ ئەوانە لە ڕۆژی قیامەتدا هەرگیز هیچیان لەوەی لە دونیا کردویانە دەستگیر نابێ ئائەمەیە گومڕاهی قوڵی لە حەق دوور دوای ئێوە کەوتبووین، ئایا ئێوە ئێستە بەشێ لەو سزای خودایەمان لێ لا ئەدەن؟ ئەوانیش ئەڵێن، ئەگەر خودا هیدایەتی ئێمەی بدایە، ئێمەیش هیدایەتی ئێوەمان ئەدا. ئێستە یەکسانە بۆ ئێمە دڵگران بین یا خۆمان بگرین و سەبر بکەین. هەرگیز دەرفەتی ڕزگاربوونمان نییە. ان الظالمین لهم عذاب الیم. جا کاتێک کە حوکم بڕایەوە و بەهەشتیان چوونە بەهەشت و دۆزەخیان چوونە دۆزەخ شەیتان بە دۆزەخییەکانی وت خودا بەڵێنی پێدان و ڕاستی لەگەڵ کردن و هێنایەتی منیش بەڵێنم پێدان کە حیساب نییە و درۆم لەگەڵ کردن من هیچ زۆرێکم نەبوو بەسەرتانەوە تەنها ئەوەندە بوو بانگم کردن بۆ ڕێگای چەوت و بەگۆتان کردم ئێستە سەرزەنشتی من مەکەن سەرزەنشتی خۆتان بکەن کە بەگۆتان کردم نە من ئەتوانم ئێوە لە سزا ڕزگار بکەم و نە ئێوەیش ئەتوانن من ڕزگار بکەن من ئیمانم بەوە نیە کە لەمەو پێش ئێوە منتان کردە هاوبەشی خودا. خودا لە دونیا و لە ڕۆژی قیامەتدا ئەوانە دامەزراوەکا کە باوەڕیان بە وتەی چەسپاوی خوا بە یەک زانین، لا الە الا اللە، هەیە، لە دونیادا ناهێڵێ پێیان هەڵخلیسکێ و لە باوەڕی خۆیان پەشیمان ببنەوە و لە ڕۆژی قیامەتیشا ناهێڵێ لە کاتی وەڵامدانەوەدا زمانیان تەتەڵە بکا و وەڵامیان پێ نەدرێتەوە. ئەو کافرانە چەند هاوبەشێکیان بۆ خودا داناوە کە ئادەمیزادیان پێ گومڕا بکەن، تۆ پێیان بڵێ ئەمڕۆ لەم دنیایەدا ڕابوێرن و لەزەت وەربگرن، بەڕاستی پاش ئەم دنیایە دواڕۆژ و ماواتان ئاگری دۆزەخە. قل لعبادی الذین آمنوا یقیموا وسخر لكم الفلک لتجری فی البحر بأمره وسخر لكم الأنهار. خودا ئەو خودایە ئاسمانەکان و ئەرزی دروست کردووە و لە ئاسمانەوە ئاوی ناردۆتە خوارەوە و بەو ئاوە گەلێ بەر و میوەی دەرکردووە و کردوونی بە ڕزق و ڕۆزی بۆ ئێوە. هەروەها کەشتی بۆ ملکەچ و دەستەمۆ کردوون بۆ ئەوەی هاتوچۆ بکا لە دەریادا بە فەرمانی خودا، ڕووبارەکانیشی بۆ ڕام کردوون تا سوودیان لێوەربگرن. وسخر لکم الشمس والقمر دائبین وسخر لکم اللیل والنهار. خۆر و مانگیشی بۆتان ڕام کردووە بەردەوام و شەو و ڕۆژی بۆ ڕام کردوون. خودایە بتەکان خەڵکێکی زۆریان گومڕا کردووە، جا هەر کەس دوای من بکەوێ و پەیڕەوی ئایینی من بکا ئەوە لە منە و هەر کەسیش بە گوێم نەکا ئەوا تۆ گوناهپۆش و میهرەبانی و هەموو کارێ بە دەستی خۆتە. ربنا اني الثمرات لعلهم يشكرون خودایە، من هەندێ لە نەوەکانم لە شیوێکی بێ کشتوکاڵا نیشتەجێ کردووە لە نزیکی ماڵە پیرۆزەکەی تۆوە کە حەرامە دەستی بۆ ببرێ یا بە سووکی تەماشای بکرێ یا دوژمن دەستدرێژی لێ بکات. خودایە بۆیە لێرە دامناون نوێژت بۆ بکەن دەی سا دڵی هەندێ بنیادەم وەها لێ بکە مەیل بکەن بۆ لایان و لە بەرو میوەی جیهان ڕزقیان بدەرێ هیوام وایە ئەوانیش سوپاسی نیعمەتی تۆ بکەن. ربنا انک تعلم ما نخفی وما نعلن أَوَلَمْ تَکُونُوا أَقْسَمْتُم مِّن قَبْلُ مَا لَکُم مِّن زَوَالٍ خەڵک بترسێنە لەو ڕۆژەی کە سزای خودا دێت ئەوانەی ستەمیان لە خۆیان کردووە، لەو ڕۆژەدا ئەڵێن خودایە بۆ ماوەیەکی کەم دوامان بخە بەڵکو تەوبە بکەین و بکەوینە دوای بانگەوازەکەت و پەیڕەوی پێغەمبەران بکەین. ئەمەی لەم سورەتەدا نازڵ بوو ئاگەدارییەک بوو بۆ خەڵک و بۆ ئەوە هاتووە حاڵی ببن و پێی بترسێنرێن و بزانن خودای جیهان یەک خودای تاک و تەنیایە، هەروەها بۆ ئەوەیە خاوەن هۆشان بیر بکەنەوە. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، بە گوێی خۆم گوێم لێ بوو کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەتدا قورئان ئامادە دەبێت،